خوا خۆی ئەزانێ مەبەستی لە وشەی الف لام را چییە ئەم قورئانە کتێبێکە ئایەتەکانی بە پتەوی و ساغی لە لەوح المحفوظدا نوسراون و هەرگیز تێک ناچن و بە تەواوی نێرراون بۆ پێغەمبەر و لە پاشاندا تەفسیل دراون بۆ بیر و باوەڕ و کردەوە و دەنگ و باس لە لایەن خودایەکی گەورەی خاوەن حیکمەت و شارەزاوە. وَإِن تَوَلَّوْا فَإِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ كَبِيرٍ داوای تاوانپۆشین لە پەروەردگارتان بکەن و لە گوناهەکانتان پەشیمان ببنەوە و بگەڕێنەوە بۆ لای خودا، ئەگەر وەها بکەن خودا تا ئاکامێکی دیاری خۆشیتان ئەداتێ و هەرکەس زیادە چاکەیەکی هەبێ پاداشتی خۆی وەرەگرێ. بەڕاستی کافرەکان سینەیان لە ئاستی حەق وەرەچەرخێنن تا خۆیان لە خودا بشارنەوە و پێغەمبەر و موسڵمانان پێیان نەزانن، بێگومان تەنانەت لەو کاتەدا ئەوان ئەچنە ناو نوێن و خۆیان دائەپۆشن، خودا ئاگای لەوەیە لە دڵیاندایە و لەوەی بە زمانیاندا دێ، خودا ئاگای لە هەموو نهێنییەکە، ئیتر چۆن خۆیان ئەشارنەوە؟ خودا ئەو خودایە لە ماوەی شەش ڕۆژدا ئاسمانەکان و زەوی دروست کرد، عەڕشی خودایش پێش دروست کردنی ئاسمان و زەوی لەسەر ئاو بوو، دروستی کردن تا تاقیتان بکاتەوە کامتان کردەوەتان جوانترە، ئەگەر پێیان بڵێیت ئێوە لەپاش مردن زیندوو ئەکرێنەوە کافرەکان ئەڵێن. ئەگەر سزاکەیان بۆ ماوەیەکی دیاریکراو دوابخەین، ئەڵێن ئەگەر ڕاستە بۆ دواکەوت، بۆ نەهات، بێگومان ئەو سزایە دێت و لەو ڕۆژەشدا کە بۆیان دێت لێیان لانادرێت و ئەبێ تووشیان بێت، ئەو سزایەی گاڵتەیان پێ ئەکرد بێگومان گەمارۆیان ئەدات و سەروو دڵیان ئەگرێت. بۆ تۆ ناشێ دڵت تەنگ بێ لەوە کە کافرەکان ئەڵێن، بۆچی خەزنەیەک نانێرێ بۆ محەممەد تا وەک پادشاهان ڕابوێرێ؟ یا لەوە کە ئەڵێن، بۆچی فریشتەیەکی لەگەڵ نەنێرراوە تەسدیقی بکات و یارمەتی بدات؟ نەکەی، کاری وا بۆ تۆ ناشێ. تۆ کارت ترساندنی کافرانە لە سزا. ئیتر هەموو شت بە دەستی خودایە. پشت بەو ببەستە. یا خۆ ئەڵێن ئەم قورئانەی بەدەم خوداوە هەڵبەستووە و هی خودا نییە، بڵێ، دە ئەگەر ئازان و ئەتوانن دە سورەتی هەڵبەستراوی وەک سورەتەکانی ئەو بێنن و بۆ ئەم مەبەستەیش بێجگە خودا کێتان ئەوێ بانگی بکەن و داوای یارمەتی لێ بکەن ئەگەر ڕاست دەکەن هەڵبەستراوە ئایا کەسێ دەلیلی لای خوداوە هەبێ وەک عەقڵ و تێفکرین بیخاتە سەر ڕێگای ڕاست و شاهیدێکی وەکوو قورئانی هەبێ یارمەتی بدات و لە پێش ئەو شاهیدەیشەوە تەوراتی مووسا کە پێشەوای خەڵکی سەردەمی خۆی بووە یارمەتی قسە و کردەوەی دابێ؟ ئایا ئەم جۆرە کەسە وەک ئەو کەسەیە کە تەنها ژیان و خۆشی دونیای مەبەست بێ و ڕۆژی دوایی بە خەیاڵ دا نەیێ؟ ئەوانە واتە پێغەمبەر و پەیڕەوەکانی، باوەڕیان بە قورئان هەیە. ئەوەیش باوەڕی پێ نەکات وەک موشریکەکانی مەککە و دەستە و بەستەکانیان ئاخری دۆزەخ جێگایانە و لەوێ سزا ئەدرێن هەرگیز گومان و دوودڵیت نەبێ لە قورئاندا قورئان حەقە و لای خودای خۆتەوە هاتووە بەڵام زۆرتری خەڵک باوەڕیان نیە چونکە بیر ناکەنەوە و عەقڵیان ناخەنە کار هل یستویان مثلا افلا تذکرون. ئەم دوو تاقمی موسڵمان و کافرە وەکو دوو کەسن یەکیکیان کۆر و کەڕ بێ و ئەوی تریان بینا و شنەوا بێ ئایا ئەم دوانە وەک یەکن حاشا وکلا دەی بۆ بیرناکەنەوە ئەوانە لە ڕۆژی قیامەتدا بە خودای خۆیان ئەگەن و هەر کەس لەم دونیا دەریان بکا لەو دونیا یەخەی ئەگرن و شکاتی لێ ئەکەن بەڵام من وا ئەزانم ئێوە قەومێکی نەفامن. وەیا قەوم من یەنصورنی من اللە ان طەڕدتهم ئەفەلا تەذەکەڕون. ئەی قەومینە من ناڵێم خەزێنەکانی خودا لای منن، ناڵێم غەیبەزانم، ناڵێم فریشتەم، بەو کەسانەش ناڵێم کە ئێوە بە چاوی سووک تەماشایان ئەکەن خودا خێریان پێ نادات، هەر خودا ئەزانێ چی لە دڵیانایە. من ئەگەر یەکێ لەمانە بڵێم لە زومرەی ستەمکارانە بم. یا خۆ ئەڵێن نوح درۆ ئەکا بەدەم خوداوە و پێغەمبەر نیە پێیان بڵێ ئەگەر درۆم هەڵبەستبێ ئەوا خۆم سزای تاوانی خۆم هەڵەگرم من بەریم لەو تاوانەی ئێوە کە من بە درۆزن ئەزانن. وأوحي إلى نوح أنه لن يؤمن من قومك إلا من قد آمن فلا تبتئس بما كانوا يفعلون وەحیمان بۆ نوح کرد کە لە هەموو نێر و مێیەک دوو جووت هەڵبگرە لەگەڵ خێزانەکەتدا، ئەو کەسە نەبێ کە پێشتر لە عیلمی خودادا بڕیار دراوە بفەوتێ، هەروەها پێمان وت خاوەن ئیمانەکان لەگەڵ خۆی هەڵبگرێ، کە ژمارەیەکی کەمیش نەبێ کەس ئیمانی نەهێنابوو. وقال ارکبوا فیها بسم اللە مجریها ومرساها. کوڕەکەی وتی، من سەرئەکەومە سەر کێوێک بمپارێزێ لە ئاو و تۆفان. نوح وتی، ئەمڕۆ کەس لە قەهری خودا ڕزگار نابێ کەسێ نەبێ خودا ڕەحمی پێ بکا. ئیتر شەپۆل کەوتە بەینیانەوە و لە زومرەی خنکاوەکان داخنکا. وقیل یا ئەرض جا پاش خنکانی کافرەکان و تەواو بوونی قەزای خودا فەرمان لە لایەن خوداوە دەرچوو بۆ زەوی و پێی وترا ئەی زەوی ئاوی خۆت قووت بدەرەوە بە ئاسمانیش وترا ئەی ئاسمان واز بێنە و دەستبەردار ببە لە ڕژاندنی ئاو بەسەر زەویدا هەروەها کەشتیەکەیش لەسەر کێوی جودی گیرسایەوە و ئەنجا جاڕدرا کە دووری لە ڕەحمەتی خودا بۆ قەومی ستەمکارە. فاصبر ان العاقبە للمتقین بەسەرهاتی نوح و قەومەکەی لە دەنگ و باسی غەیبە و کەس نەیزانیوە و ئێمە وەحیەکەین بۆت پێش ئەم وەحیە نە تۆ بەم بەسەرهاتە زانی و نە قەومەکەت کەواتە لەژێر ئەرکی پێغەمبەرایەتی و ئامۆژگاری کردندا وەک نوح خۆگربە بۆ قەومی عادیش هودمان ڕەوانە کرد بە پێغەمبەری کە برایان بوو لە خۆیان بوو پێی وتن ئەی قەومینا تەنها خودای تاک بپەرستن خودایەکی ترتان نیە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ ئێوە کە بتەکانە پەرستن درۆ ئەکەن بەدەم خوداوە و ئەو بتانە بۆ خودایی ناشێن داوای تاوانپۆشی لە خودای خۆتان بکەن و بە دڵ بگەڕێنەوە بۆ لای و واز لە گوناه بێنن ئەگەر وا بن خودا ئاسمانەخاتە کار بۆتان کە خێری زۆر بڕژێنێ بەسەرتاندا و زیاد لەم هێزەی هەتانە هێزی ترتان ئەداتێ پشت لە خودا هەڵمەکەن بە تاوانباری ئێمە هەر ئەوەندە ئەڵێین کە هەندێ لە خوداکانمان لێت عاجز بوون و دەستیان لێ وەشاندوویت و شێت بووی ئەویش وتی بەڕاستی من خودا ئەگرم بە شاهید و ئێوەیش شاهید بن کە من بەری و بێ بەشم لەو شەریکانەی ئێوە بۆ خوداتان داناون. من دونه فکیدونی جمیعا ثم لا تنظرون ان ربی علی صراط مستقیم بەڕاستی من پشتم بە میهرەبانی خودا بەستووە کە خودای من و خودای ئێوەیە ئیتر ئێوە بێ خواستی خودا ناتوانن زیانم لێ بدەن هەرچی گیان لەبەرە و بەسەر زەویا ئەڕوا خودا زاڵە بەسەریانا و بە ئارەزووی خۆی تەسەڕوفیان تێ ئەکات جا ئەگەر ئێوە پشت هەڵکەن و بە گوێم نەکەن ئەوا من ئەو ڕاسپێرییەی پێم وتراوە پێتانی بگەیەنم پێم گەیاندن ئیتر گوناه لە منەوە نییە خودا توانایە و ئێوە لە ناوە بات و قەومێکی تر لە شوێنتان دائەنێ ئێوە بەم پشت هەڵکردنە ناتوانن هیچ زیانی لە خودا بدەن ألا إن عادا كفروا ربهم ألا بعدا لعاد قوم هود لەم دنیایەدا و لە ڕۆژی قیامەتدا لەعنەت بە دوایانەوەیە و بە دەما ئەیانخاتە ناو سزاوە بەڕاستی قەومی عاد ئینکاری نیعمەتەکانی خودای خۆیان کرد و ئیمانیان پێنەهێنا پێی وتن ئەی قەومینا خودا بپەرستن خودای ڕاستەقینەتان نیە ئەو نەبێ ئەو لە خاک دروستی کردوون و عومر و زیندەگی پێداون تیایدا تکای گوناه بەخشین هەر لەو بکەن و بۆ لای ئەو بگەڕێنەوە و لە گوناهەکانتان پەشیمان بنەوە بەڕاستی خودای پەروەردگاری من لە بەندەکانی خۆیەوە نزیکە و نیزایان قبوڵ ئەکات. ئایا تۆ مەنعی ئەوەمان لێ ئەکەیت کە خودای باوک و باپیرانمان بپەرستین؟ ئێمە بە گومان و دوودڵییەوە سەیری قسەکانت ئەکەین کە بانگمان ئەکەی بۆ پەرستنی تەنها خوایەک و وازهێنان لە پەرستنی بتەکان. قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي فَتَمَسَّسُوهَا بِسُوءٍ فَيَأْخُذَكُمْ عَذَابٌ قَرِيبٌ. ئەی قەومنا ئەمە کە خودا دروستی کردووە وشترێکە خودا کردوویە بە موعجیزە و نیشانەی ڕاستی قسەم کە ئەڵێم من پێغەمبەری خودام دە وازی لێ بێنن با لە ئەرزی خودادا بلەوەڕێ و بژی بە ئازار و کوشتن نزیکی مەکەونەوە نەبادا سزایەکی بێ مۆڵەت و نزیک بتان گرێ ان ربک هو القوی العزیز. کە سزاکەمان هات، بە میهرەبانی خۆمان ساڵح و ئەوانەی ئیمانیان هێنابوو لەگەڵیا ڕزگارمان کردن، هەروەها ڕزگارمان کردن لە سەرشۆڕی ڕۆژی سزاکە، یا لە سەرشۆڕی ڕۆژی قیامەت. قالوا لا تخف إنا أرسلنا إلى قوم لوط کە تەماشای کرد دەست بۆ خواردنەکە نابەن لێیان تەوسایەوە و ترسی لێ نیشت کە تووشی زیانێکی بکەن ئەوانیش کە هەستیان بە ترسەکەی ئیبراهیم کرد پێیان وت وتیان، ئایا سەرت لە کاری خودای دەسەڵاتدار سڕ ئەمێنێ؟ میهرەبانی خودا و بەرەکەتی لەسەر ئێوە بێ ئەی خێزانی پێغەمبەرایەتی و شوێن وەحیی خودایی. خودا هەموو کردەوەکانی جوان و تەعریفکراون و خاوەنی چاکە و کەرەمە. کە قەومەکەی لوط بە هاتنی میوانەکانیان زانی بە ڕاکردن چوون بۆ ماڵی لوط بە نیازی خراپە کردن کە ئەوان پێش ئەو کاتەیش فێری ئەو خۆ خراپە بووبوون و لەگەڵی ڕاهاتبوون لوط پێی وتن ئەوە کچەکانم لە خۆتان یان مارە بکەن ئەوان چاکتر و پاکترن بۆتان دە تۆ بە شەو ئەهل و خێزانەکەت هەڵگرە و بیانبەرە دەرەوە و با کەس لا نەکاتەوە بۆ دواوە نەبادا تووش ببێ ئیلا ژنەکەت نەبێ ئەو لەگەڵ خۆتان مەبە بەڕاستی ئەو سزایی تووشی قەومەکە ئەبێ تووشی ئەویش ئەبێ بەڕاستی وادەی هاتنی سزاکە سبەینێیە. کە فەرمانمان هات بۆ سزادانیان، شوێنەکەمان سەرەوژێر کرد و کاولمان کرد بە یەکا و بەردەبارانمان کردن بە بەردێ لە جۆری قوڕی بە بەرد بوو کە بە تایبەتی یەک لە دوای یەک ڕیز کرابوون بۆ سزادانیان. مسومة عند ربک وما هی من الظالمین ببعید. بەردەکە لەلایەن خوداوە نیشانە کرا و دیاری بوو. تەنها خودای پەروەردگار بپەرستن، ئێوە بێجگە ئەو خودایەکی ڕاستەقینەتان نییە، لە کاتی مامەڵەدا لە پێوانە و کێشانەدا حەقی خەڵکی کەم مەکەنەوە و بە عادلانە پێوانە و کێشانە بکەن. من ئێوە ئەبینم خاوەن دارایین و لە خۆشیدا ئەژین و لە ناز و نیعمەتی خودادان و پێویستیتان بەوە نییە غەش لە خەڵک بکەن. ولولا رهطك لرجمناك وما أنت علينا بعزيز جا قەومەکەی شوعەیب وتیان، ئەی شوعەیب! ئێمە لە گەلێ لە قسەکانی تۆ حاڵی نابین و ئێمە تۆ بە لاواز و بێ هێز ئەزانین لە ناو خۆماندا، ئەگەر لە بەر کۆمەڵەکەت نەبوایە ئێمە بەردە بارانمان ئەکردی، تۆ لە لای ئێمە ئەوەندە بە دەسەڵات نیت نەتوانین زەفەرت پێ بەرین. ئایا کۆمەڵەکەی من لای ئێوە لە خودا عەزیزترن؟ وا ئێوە گوێ بە فەرمانی خودا نادەن؟ بەڵام لەبەر خاتری کۆمەڵەکەم دەستدرێژی ناکەنە سەرم؟ خوداتان فەرامۆش کردووە و موبالاتی پێ ناکەن؟ خودا ئاگای لە هەموو کردەوەتانە و بەپێی کردەوە پاداشتتان ئەداتەوە. ئێوە چی ئەکەن بیکەن بە پێی تاقەت و توانی خۆتان و منیش کاری خۆم ئەکەم لەمەو پاش چاک تێ ئەگەن و بۆتان دەر ئەکەوێ کێ سزایەکی وەهای بۆ دێت سەرشۆڕی بکات و کێ درۆزنە چاوەڕوان بن منیش لەگەڵ ئێوە چاوەڕوانم. ولما جاء أمرنا نجينا بە جۆرێ لە ناو چوون و شوێنەواریان نەما، ئەڵێی ڕۆژێ لە ڕۆژان هەر لەوێیشان نەژیاون و ڕایان نەبواردووە. دووری لە ڕەحمەتی خودا بۆ ئەهلی مەدیەن، هەر وەک قەومی ثەموود لە ڕەحمەتی خودا دوور کەوتنەوە، جێگای هەردووکیان ناخی دۆزەخ بێ. ولقد أرسلنا موسى بآياتنا وسلطان مبين ئەوانەیش کە بەختەوەرن بەردەوام لە بەهەشتدان و هەتا هەتایە تیا ئەمێننەوە و تا ئاسمان و ئەرز مابێ مەگەر کاتێ کە خودا بیەوێ دەربچن و شوێنی تر ببینن ئەمە بەهرە و بەخششێکە لە خوداوە هەرگیز نابڕرێ. فلا تک فی مریة مما یعبد هؤلاء جا قەومەکەی دەربارەی ئەو کیتابە ئیختیلاف کەوتە بەینیان هەندێکیان ئەیان وت لای خوداوە هاتووە و ئیمانیان پێ هێنا هەندێکیشیان ئەیان وت قسەی موسا خۆیەتی و هی خودا نیە و باوەڕیان پێ نەکرد کەواتە تۆ گوێ مەدەرە ئیختیلافی قەومەکەت دەربارەی قورئان ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە خودا زوو بڕیاری داوە تۆڵە و پاداش دوا بخرێ بۆ ڕۆژی خۆی گورج حوکمە کرا لەبەینیانا و تۆ بەردەوام بە لەسەر ئەو یاسا و ڕێوشوێنەی فەرمانت پێدراوە لەگەڵ ئەوانەی گەڕاونەتەوە بۆ لای خودا لەگەڵت طغیان مەکەن و لە سنووری دەستووری خودا لامەدەن بەڕاستی ئێوە هەرچی ئەکەن خودا ئەیبینێ و لێی ناشاررێتەوە. ولا ترکنوا إلی الذین ظلموا فتمسکم ئەگەر خودای تۆ مەیلی ببوایە بەرەی بنیادەمی هەموو ئەکردە یەک ئوممەت و هەموو موسڵمان ئەبوون ئەم بەرەی بنیادەمە بەردەوام ناجۆر و لەیەک جیان هەندێکیان ئیماندار و هەندێکیان بی ئیمانن. إلا من رحم ربک. هەر خودایە پەنا مەکیەکانی ئاسمانەکان و زەوی ئەزانێ و هەموو شتێ بۆ لای ئەو ئەگەڕێتەوە و سەرنجامی لای ئەوە هەر ئەو بپەرستە پشت هەر بەو ببەستە خودا بێ ئاگا و بێ خەبەر نیە لە هەر کارێ کە ئەیکەن و پاداشی هەمووتان لە کاتی خۆیدا پێگات. ئەبو سەعیدی خودری دەڵێ، ئوسەیدی کوڕی حوزەیر ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ شەوێک لە باخەکەیدا خەریکی قورئان خوێندنەوە بوو، ئەسپەکەی کەوتە سمکۆڵان، دیسان دەستی کردەوە بە خوێندنەوەی، ئەسپەکەش دەستی کردەوە بە سمکۆڵان، ئوسەید دەڵێ، ترسام لەوەی کە یەحیا بشێلێت، منیش هەستام بە لایەوە، کاتێ تەماشا دەکەم شتێک وەک پەڵەهەور بەسەر سەرمەوەیە، شتێکی لەناودایە وەک چراخان. هەڵکشا بە ئاسماندا هەتا لەبەر چاوم ون بوو. دەڵێ، بەیانی زوو چوومە خزمەت پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ و پێم وت، ئەی پێغەمبەری خودا، لە کاتێکدا من ئەمشەو لە نیوە شەودا لە باخەکەمدا قورئانم دەخوێند، ئەسپەکەم کەوتە سمکۆڵان، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، بخوێنە، کوڕی حوزەیر. دەڵێ، دەستم کردەوە بە خوێندنەوە، جارێکی تر کەوتەوە سم کۆڵان، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، بخوێنە کوڕی حوزەیر. دەڵێ، خوێندمەوە. جارێکی تر کەوتەوە سم کۆڵان، پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، بخوێنە کوڕی حوزەیر. دەڵێ، منیش دەستم هەڵگرت، یەحیا لێیەوە نزیک بوو، ترسام بیشێلێت. شتێکم بینی وەک پەڵەهەور شتێکی وەک چراخانی تێدابوو بە ئاسمانا هەڵکشا هەتا لەبەر چاوم ون بوو پێغەمبەری خودا سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی ئەوە فریشتە بوون گوێیان لێ گرتبوویت ئەگەر بەردەوام بوویتایە بۆ بەیانی خەڵکی ئەو فریشتانەیان دەبینی و لێیان نەدەشارایەوە.